ئەی ئادەمیزادینە لە خودای خۆتان بترسن، ئەو خودایەی ئێوەی لە نەفسێکی تەنیا کە ئادەمە دروست کردووە و هەر لەویش هاوجووتەکەی دروست کردووە و لەم دوانەوە پیاوان و ژنانی زۆری دروست کردووە و بڵاو بوونەتەوە لەو خودایە بترسن کە بە ناوی ئەوەوە لە ناو خۆتانا داوای شت لە یەکترەکەن بۆ نموونە ئەڵێن توخوا فڵانە شتم بدەرێ فڵانە ئیشم بۆ جێبەجێ بکە هەروەها خزمایەتی ڕاگرن و مەیپچڕێنن هەرچی ماڵێکی هەتیوانتان لایە کە گەورە بوون و پێگەیشتن بیاندەنەوە ماڵی حەڵاڵی پاک و خاوێنی خۆتان مەگۆڕنەوە بە ماڵی حەرام واتە حەڵاڵی خۆتان بخۆن و لە ماڵی حەرامی هەتیوان خۆتان دوور بخەنەوە ماڵی هەتیوان تێکەڵ مەکەن لەگەڵ ماڵی خۆتان و پێکەوە مەیانخۆن چونکە ماڵی خۆتان حەڵاڵە بۆتان و ڕەوایە بیخۆن بەڵام هی ئەوان حەرامە و ئاگرە ئەچێتە سکتانەوە و خواردنی ماڵی هەتیو گوناهێکی گەورەیە ئەگەر ترسان لەوەی کە عەدالەت نەکەن لەگەڵ کچە هەتیوەکان کەمارەیان ببڕن ئەوا واز لە ئافرەتی هەتیو بێنن و ئەوانەی بە دڵتانن لە کچانی ناهەتیو مارە بکەن دوان یا سیان یا چوار ئەگەر ترسان لەوەی لە نێوان ئەم ژنانەتانا عەدالەت نەکەن ئەوا هەر یەک ژن بێنن یان لەگەڵ ژنە جاریەی کڕڕاوتاندا ڕابوێرن ئەم ڕێگایە نزیکترین ڕێگایە بۆ ئەوەی لە حەق لانەدەن. چاوتان لە هەتیوەکانەوە بێ، ئیشیان پێ بکەن و فێری مامەڵەیان بکەن و ئاگەداریان بن بزانن لە کاروباری دینی و دونیایی و مامەڵەیاندا چۆنن تا ئەگەنە کات و تەمەنی شووکردن و ژن هێنان جا گەر بۆتان دەرکەوت وریا و لێهاتوون ئەوا بەبێ دواخستن هەموو ماڵەکانیان بدەنەوە بە پەلە و ئیسراف ماڵەکانیان مەخۆن لە ترسی ئەوەی گەورە ببن و بیبەنەوە با ئەو کەسە کە وەسی یان وەلی هەتیوەکانە ئەگەر دەوڵەمەند بوو خۆگری بکا لە خواردنی ماڵی هەتیوەکان و لێی سەرف نەکا خۆ ئەگەر هەژار بوو ئەوا بەرامبەر سەرپەرشتی کردن و هەڵسوڕاندنی ئەو ماڵە تەنها بە ئەندازەی پێویست لێی بخوا جا کە ماڵەکانتان دانەوە لە کاتی دانەوەکەیدا شاهید بگرن تا ماوەی ئینکارکردن نەمێنێ و حەقی کەس نەفەوتێ. پیاوان لە میراتی باوک و دایکیان و لە میراتی ئەو خوێشە زۆر نزیکانەی کە میرات لەیەک ئەبەن بەشیان هەیە هەروەها ژنانیش لە میراتی باوک و دایک و ئەو جۆرە خوێشانە کە وتمان بەشیان هەیە ئەم بەشە حەقێکە و خودا دایناوە و نابێ لێیان داگیر بکرێ. ئەگەر خزمانی غەیرە میراتبەر و هەتیو و گەدا و بێ دەسەڵات حازری مەجلسی بەش کردنی میراتەکە بوون لەو میراتە بەشیان بدەن و قسەی خۆشیان لەگەڵ بکەن و دڵیان مەشکێنن و منەتیان مەخەنە سەر و ئەوەی ئەیاندەنێ بە شتێکی کەمی بزانن و دوعای خێریان بۆ بکەن. با ئەوانەی میرات وەرەگرن و خزم و هەتیو و هەژارانیان لا کۆ ئەبنەوە وا فەرز بکەن کە خۆیشیان مناڵەکانیان دەستە پاچە و لانەواز و داماون و ئەڕۆنە ئەو شوێنانەی میراتیان تیا بەشەکرێ و چاوەڕوانی دەست و دەهەنیان ئەبن هەر وەک حەز ئەکەن بەشیان بدەن و ئیحتیاجیان جێ بەجێ بکەن بەشی ئەو هەتیو و خوێش و هەژارانەیش بدەن و دڵیان خۆش بکەن با لە خودا بترسن و قسەی دامەزراوی شەرعیان لەگەڵ بکەن. خودا دەربارەی میرات وەرگرتنی ئەولادەکانتان ئامۆژگاریتان ئەکات و پێتان ڕائەگەیەنێ کە نێرینە دوو ئەوەندەی مێینەی هەیە، جا ئەگەر ئەولادەکان ئافرەت بوون و زیاتر لە دوان بوون ئەوە لە سێ بەشی میراتەکە دوو بەشی وەرەگرن، بەڵام ئەگەر یەک ئافرەت بوو ئەوە نیوەی میراتەکئ ئەبا. باوک و دایکی مردوو هەریەکی شەش یەکی میراتە بەن ئەگەر مردووەکە مناڵی هەبوو نێر یا مێ خۆ ئەگەر باوک و دایکی لێ بەجێ مابن و هیچ ئەولادی نەبوو ئەوە دایکەکەی لە سێ بەشی میراتەکە بەشێکی ئەبات و ئەوی تری هی باوکەکەیەتی ئەگەریش مردووەکە دایکی لێ بەجێ مابێ و چەند برا و خوشکێکیشی هەبێ واتە دوو برا یان دوو خوشک یان برا و خوشکێ یان زیاتر ئەوە لەو حاڵەتانەیا دایکەکە شەش یەکی میراتەکە ئەبات ئەمەش پاش دەرکردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرز و قۆڵی واتە وەسیەتەکەی جێبەجێ ئەکرێت و قەرزەکانی ئەدرێنەوە ئەنجا ماڵەکە ئەکرێتە شەش بەش و دایکەکە بەشێکیە با ئێوە نازانن کام کەس لە باوک و دایک و ئەولادەکانتان سودی زۆرترە بۆ دنیا و قیامەتتان خودا خۆی ئەزانێ ئیتر ئەم بەشانە کە دیاری کراون واجباتێکن لەلایەن خوداوە دانراون خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. ئێوە ئەی پیاوەکان لە میراتی ژنەکانتان نیوەی هی ئێوەیە ئەگەر ئەولادیان نەبێ بەڵام ئەگەر ئەولادیان هەبێ ئەوە چوار یەکی میراتەکەی هی ئێوەیە ئەم نیوە و چوار یەکەش پاش لێدەرکردنی قەرزی ژنەکان و جێبەجێ کردنی وەسیەتێکە کردبێتیان ژنەکانیش لە میراتی ئێوە چوار یەک ئەبەن ئەگەر ئەولادتان نەبوو ئەگەر ئەولادیشتان بوو ئەوە هەشت یەکیان بەرەکەوێ ئەمانەیش پاش جێبەجێ کردنی وەسیەتی ئێوە و دانەوەی قەرزتان ئەگەر پیاوێ یان ژنێ مرد و کەلالە بوو واتە نە باوکی هەبوو نە ئەولاد بەڵام برایەکی یا خوشکێکی هەبوو ئەوە هەر یەکێ لەوان شەش یەکی میراتەکەی ئەبات بەڵام ئەگەر زیاتر بوون دوو برا یان دوو خوشک ئەوە بە هەموویانەوە سێ یەکی میراتەکەی ئەبەن بەبێ جیاوازی لە نێوان برا و خوشکدا ئەمەیش پاش جێبەجێکردنی وەسیەتی مردووەکە و دانەوەی قەرزی، بەو شەرتەی وەسیەتەکەی وەها نەبێ زیان لە میراتبەرەکان بدات و لە سێیەکی زیاتر نەبێ، ئەمە ئامۆژگارییە بۆ ئێوە لە لایەن خوداوە، خودا زانایە و خاوەن حیلم و لێبوردووە و گورج تۆڵە ناسێنێت و مۆڵەتی تاوانبارە دات. وذلک الفوز العظیم ئەمانەی کە باس کران فەرمانی خودان و سنوورن بۆی داناون جا هەر کەس لە سنوور لانەدات و بە گوێی فەرمانەکانی خودا و ڕاسپێردییەکانی پێغەمبەر بکات ئەوە خودا ئەیخاتە چەند باخچە و لالەزارێ لە بەهەشتدا کە جۆگای جوان و سازگاریان پیا ئەڕوات و هەتا هەتایە بە سەربەرزی تیا ئەمێننەوە بێگومان هەر ئەمەیش سەرکەوتنی گەورەیە ئەی موسوڵمانینە بە شەرعی ئیسلام ڕەوا نیە بۆتان ژنی مردووەکانتان بە میرات برن ئەو ژنانە ماڵ و سامان نین تاوەکو بە میرات ببرێن خاوەن کەرامەتن و ئارەزوویان بە دەستی خۆیانە هەروەها ڕێیان لێ مەگرن کە پاش بەسەرچوونی عیددەیان بۆ خۆیان بە گوێرەی شەریعەت چوو بکەن ڕێگایان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن بۆ ئەوەی چییان لە ماڵی مردووەکە بە میرات بەرکەوتووە لێیان بسەننەوە و جا پاش ئەوە ڕێگایان بدەن چوو بکەن. ئەم ڕێ لێ گرتنە کارێکی خراپ و ناڕەوایە، مەگەر وەختێ کارێکی فاحیشە بکەن، لەو وەختەدا بۆتان ڕەوایە فیدیەیان لێ وەربگرن و ئەنجا ڕێگای شوو کردنیان بدەن. پێش نازڵ بوونی ئەم ئایەتە کە پیاوێ بمردایە و عەسەبەی لێ بەجێ بمایە، عەسەبەکە کراسەکەی خۆی فڕێ ئەدایە سەر ژنی مردووەکە و ئەیوت، بە من ڕەواترە تا یەکێکی تر. جا ئەگەر مەیلی لێ بوایە هەر بە مارەییە پێشوەکەی ئەیهێنا بۆ خۆی. خۆ ئەگەر حەزی لێ نەکردایە ئەوا لە یەکێکی تری مارە ئەبڕی و مارەییەکەی ئەبرد بۆ خۆی. یان ڕێی شووکردنی لێ ئەگرت تا ئەو بەشە میراتەی لە ماڵی مردووەکە بەری کەوتووە لێی ئەسەند ئەنجا ڕێگەی ئەدا شوو بکا بەم ئایەتە پیرۆزە مەنعی ئەم کارە ناڕەوایانە کرا و ئیختیار درایە دەستی ئافرەتەکە خۆی ئیتر نە بە میرات ئەبرێ و نە بەشە میراتەکەی لێ ئەسێنرێ و نە مارەییەکەی لێ ئەسێنرێ ئەگەر شووی بە یەکێکی تر کرد و نە بە زۆریش مارە ئەبڕرێ لە عەسەبە هەندێ لە ئەهلی تەفسیر فەرموویانە، ئەم ئایەتە دەربارەی ئەو کەسانەیە کە ژنیان مارە ئەکرد و ئیتر هەڵسوکەوتی ژن و مێردیان لەگەڵ جێبەجێ نەئەکردن و لە ماڵا ڕایان ئەگرتن تا بمرن و میراتەکەیان بەرن یا بە مارەییەکەیان خولعیان لەگەڵ بکەن ئەنجا بەم ئایەتە ڕێگای ئەم کارەیان لێ گیرا مەگەر فاحیشەیەکی ئاشکرا بکەن وەک لە تاعەت دەرچوون و بەدخۆیی لە ڕەفاقەتدا حەرامە لەسەرتان مارە کردنی کچانتان و کچانی کچانتان تا بڕوا بەرەو خوار حەرامە لەسەرتان مارە کردنی خوشکتان چ خوشکی باوکی و دایکی و چ خوشکی باوکی یا خوشکی دایکی حەرامە لەسەرتان مارە کردنی پورتان خوشکی باوکتان یا خوشکی دایکتان حەرامە لەسەرتان مارە کردنی کچی برا و خوشکتان ئەمانەی باسمان کرد دەربارەی حەرامی نەسەب بوو هەروەها حەرامە لەسەرتان مارە کردنی دایکی شیریتان یا خوشکی شیریتان حەرامە لەسەرتان مارە کردنی دایکی ژنتان حەرامە لەسەرتان مارە کردنی ڕەبیبەتان واتە کچی ژنەکانتان لە پیاوێکی تر ئەوانەیان لاتان بوون و ئێوە پەروەردەتان کردوون بە شەرتی حەرامە کە چووبنە لای دایکەکانیان بەڵام ئەگەر نەچووبنە لای دایکەکانیان ئەوە گوناهبار نابن ژنەکانتان تەڵاق بدەن و کچەکانیان مارە بکەن بۆ خۆتان هەروەها حەرامە ژنی کوڕتان مارە بکەن، ئەو کوڕانەی لە پشتی خۆتانن، واتە ئەو کوڕانە نەبن کە تەبەنی کراون و کوڕی خۆتان نەبن، بەڵام لە ناو خەڵکا بە کوڕتان ناسرابن، چونکە ئەو جۆرە کوڕە تەبەننی کراوانە کوڕی ئێوە نین و ئەگەر مردن یان ژنەکانیان تەڵاق دا بۆتان ڕەوایە مارەیان بکەن بۆ خۆتان، هەروەها حەرامە دوو خوشک مارە بکەن و پێکەوە لە ژێر نیکاحتانا بن. واتە ئەگەر ژنێکتان مارە کرد حەرامە خوشکەکەشی مارە بکەن تا پێشوەکە ئەمرێ یان تەڵاق ئەدرێ هەموو ئەم جۆرە مارە کردنانە گوناهن و ئەبنە هۆی سزای ڕۆژی قیامەت ئەوە نەبێ کە پێش حەرام کردنی ڕووی دابێ ئەوە پێی گوناهبار نابن بەڵام ئەبێ گورج لەیەک جیا ببنەوە خودا گوناه پۆش و میهرەبانە. بەڵام ئەو ژنە شوودارانەی لە جەنگا دەستان ئەکەون و بەدیل ئەگیرێن و مێردەکانیان کافرن ئەوانە حەڵاڵن بۆتان چونکە بە گرتنەکە عیسمەتی مێردە کافرەکانیان نامێنێ ئەم حەرامانەی باس کراون خودا بڕیاری داون و ئەو حەرامی کردوون ئیتر غەیری ئەمانەی باس کران بۆتان حەڵاڵە و ئەتوانن بە ماڵ و سامانی حەڵاڵتان ژن بخوازن و مارەییان بدەنێ و ماڵیان بۆ سەرف بکەن و خۆتان لە گوناه بپارێزن و زینا نەکەن ئەو ژنانەی ئەیانخوازن کە چوونە لایان فەرزە مارەییەکانیان بدەنێ ئیتر پاش دانی مارەییە فەرزەکە تاوانبار نابن ئەگەر ئێوە و ژنەکانتان لە بەینی خۆتانا ڕێک بکەون بۆ نموونە ژنەکە هەندێ لەو مارەییە ببەخشێ بە مێردەکەی یان مێردەکە زیاتر لە مارەییە فەرزەکە بدا بە ژنەکەی خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. کەسێکتان کە لەبەر هەژاری دەستی نەڕوات و نەتوانێ ژنی بە عیسمەتی موسوڵمانی ئازاد مارە بکات با لە ئافرەتە مەملوکە موسوڵمانەکان مارە بکات خودا لە هەموو کەس باشتر ئاگەداری ئیمانتانە و چاکتر ئەزانێ کێ موسوڵمانی ڕاستەقینەیە ئێوە تەنها زاهیرەکە ئەبینن ئێوە و ئەو جاریانە کە مارەیان ئەکەن لەگەڵ یەک تێکەڵن و ئاینی ئیسلام و نەسەب کۆتان ئەکاتەوە و ڕەوایە مارەیان بکەن جا کە وایە ئیزن لە خاوەنەکانیان وەربگرن و مارەیان بکەن و بە شێوەیەکی باش و عادەتی و بە بێ کەم و کوڕی و دواخستن مارەییەکانیان بدەنێ لەو جاریانە پەسەند بکەن کە خۆیان لە زینا پاراستووە و داوێن پاکن و دۆستی پەنامەکییان نییە جا کە مارەتان بڕین و هاتنە ژێر عیسمەتتانەوە ئەگەر هاتوو زینایان کرد ئەوا نیوەی ئەو حەددەیان بەسەردا جێبەجێ ئەکرێ کە بەسەر ژنە ئازادەکانا جێبەجێ ئەکرێ بۆ نموونە لە باتی سەد جەڵدە کە لە ژنی ئازادی زینا کردوو ئەدرێ ئەوان پەنجا جەڵدەیان لێ ئەدرێ بەڵام ڕەجم ناکرێن چونکە ڕەجم نیوەی نییە ئەم مارە بڕینی جاریەیە بۆ ئەوانەتانە کە ئەگەر ژن نەخوازن بترسن لەوەی تووشی زینا ببن بەڵام ئەگەر سەبر بکەن و دان بە خۆتانا بگرن و ئافرەتی جاریە مارە نەبڕن چاکترە بۆتان خودا گوناهی بەندەی خۆی ئەپۆشێ و میهرەبانە ئەی موسڵمانینە چونکە لەفزی ئوجور و عیبارەتی فما استمتعتم به منهن بۆ ئەم نیکاحە دەسەدا بەتایبەتی کە لە مەسحەفی ئوبەی کوڕی کەعب دا بەم جۆرەیە فما استمتعتم به منهن الی اجل مسمی کە بە ڕەئی ئەوان زاهیرە لەم نیکاحەدا بەڵام ئەم ئایەتە پیرۆزە بۆ نیکاحی جاریەی مەملوکەیە و لەفزی ئوجور بە مەعنا حەقی مارەیی ژنەکانە کە ئەگەڕێتەوە بۆ خاوەنەکانیان لەبەر چەند دەلیلێک یەکەم، سیاقی ئەم چەند ئایەتە پیرۆزە کە بۆ حەرام کردنی نیکاحی هەندێ موساهەرە و ژن و ژن خوازیە و دەلیلە لەسەر ئەوە کە غەیری ئەو ژنانەی لە پێشەوە ناو بران دروستە نیکاحیان بکەن و لەفزی ئەجەل مسەما بە قیرائەتی ئاحاد واریدە و قورئان بە قیرائەتی ئاحاد ثابت نابێ دووهەم، کەلیمەی ئوجور بۆ مەعنای مزی چوونە لا بەکار نایە. چونکە شارەزایانی دین ئاگەداری ئەوەن کە نیکاحی موتعە واتە موەقەت لە سەرەتای ئیسلامدا دوو جار حەڵاڵ کراوە و دوو جار حەرام کراوە پێش غەزای خەیبەر لە ساڵی شەشەمی کۆچیە حەڵاڵ کرا و دوای ئەوە لە غەزای خەیبەردا حەرام کرا هەروەها جارێکی تر لە ساڵی فەتحی مەککەدا پێغەمبەر حەرامی نیکاحی موەقەتی بڕیاردا و ڕایگەیاند ئەوە جوابەکەی بەم جۆرەیە، بەڵێ، موسەلەمە کە سورەتی مەعاریج لە مەککە نازڵ بووە، بەڵام سورەتی موئمینون ڕاجح ئەوەیە هەمووی یان ئەو چەند ئایەتەی ئەوەڵی لە مەدینەی منەوەرە نازڵ بوون، وە لە فەرزی ئەوەدا کە هەردووکیان مەککی بن ئیمامانی ئیسلام ئیجماعیان هەیە لەسەر ئەوە کە ئەو نیکاحە موقەتە دوای ئەوەی لە پێش خەیبەر و لە ساڵی فەتحی مەککەدا حەڵاڵ کرا حەزرەت صلی اللە علیه وسلم بە ئاشکرا و واللە علیم حکیم. خودا ئەیەوێ حوکمەکانی حەڵاڵ و حەرامتان بۆ ڕوون بکاتەوە و شارەزای ڕێ و شوێن و ڕەوشت و یاسای ئەو پێغەمبەرانەتان بکات کە لە پێش ئێوەدا بوون وەکوو ئیبڕاهیم و ئیسماعیل هەروەها ئەیەوێ لە گوناهتان خۆش ببێ و تەوبەتان لێ قبووڵ بکات و ئەیەوێ بتانخاتە سەر ڕێگایێ کە ئەنجامەکەی بەختیاری و سەربەرزی هەردوو دونیا بێ خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. ئەی ئەوانەی ئیمانتان هەیە ماڵ و دارایی خۆتان لەناو خۆتانا بەشێوەی بەتاڵ و بێبەدەڵ بەستەمکاری یان بەوەرگرتنی ڕیبا یان بەخەڵەتاندن مەخۆن سا مەگەر لەناو خۆتانا بازرگانی و مامەڵە هەبێ و لەسەر حەز و ڕەزای هەردوولا ئیستیفادە لەماڵی یەکتر بکەن خۆتان مەکوژن بەبەخیلی یان بەئیسراف یان بەخۆ توشی ناڕەحەتی کردن خودای گەورە کە ئەم حوکمانەتان بۆ دائەنێ میهرەبانە لەگەڵتانا و ڕەحمتان پێ ئەکات چونکە ئەم تەمەننا و خۆزگە خواستنە ئەکێشێوە یا بۆ حەسەد یان بۆ ناڕەزایی لە کاری خودا و ڕەخنە لێگرتنی ئەم دوانەش ئەبنە هۆی ماڵوێرانی دین و دونیا پیاوان لە کاسبی خۆیان بەشیان هەیە و ئافرەتانیش لەو کەسابەتەی ئەیکەن بەهرەمەندن و بەشیان هەیە ئێوە تەمەنای فەزڵ و میهرەبانی خودا بکەن بەتەمای لوتف و کەرەمی ئەو بن خودا ئاگای لە هەموو شت هەیە و زانایە. بۆ هەر ماڵێ لە باوک و دایک و خزمە هەرە نزیکەکان پاش مردن بەجێ ئەمێنێ میراتبەرمان داناوە هەر میراتبەرێ بەشی خۆی ئەبا هەروەها ئەوانەیش پەیمانیان بەستووە کە میرات لە یەکتر بەرن بە مردنی یەکێکیان ئەوی تریان میراتی لێ ئەبا جا کە مادام وایە بەشی شەرعی میراتبەرەکان بدەن بێ کەم و کووڕی خودا ئاگای لە هەموو شت هەیە شایەنی باسە میرات بردنی هاوپەیمانان لە یەکتر بە ئایەتی وئولو الارحام بعضهم اولی ببعض نەسخ بووەتەوە هەروەها پیاوان ماڵی خۆیان خەرجەکەن بۆ ژنەکانیان چ بۆ مارەیی و چ بۆ نەفەقە جا مادام ژن لە ئیدارەی پیاودا بێت و کاروباری ناو ماڵی بۆ ڕابگرێ پێویستە پیاویش خەرجی و نەفەقەی ناو ماڵ بگرێتە ئەستۆ جا ئەو ژنانە کە ساڵحن عیبادەتکارن و لەسەر ماڵ و ناموسی خۆیان و مێردەکانیان ئەمێنن و بە یارمەتی خودا پارێزگاری لە وەزعی خۆیان و مێردەکانیان ئەکەن ئەو ژنانەش کە ئەیانبینن لە ڕێگا لا ئەدەن ئامۆژگاریان بکەن ئەگەر تەمێکردن و ئامۆژگاری سوودی نەبوو، ئەوا لە جێ نووستنا لەگەڵیان مەبن، واتە لەگەڵیان مەخەون. ئەگەر ئەوەیش سوودی نەبوو، ئەوا لێیان بدەن بەڵام لێدانێکی بێ زیان. جا ئەگەر گوێڕایەڵ بوون و هاتنە سەر باری خۆشی و پێکەوە ژیانی بە ئاسوودەیی، ئیتر ڕێیان لێ مەگرن و بەهانەیان پێ مەگرن و سەرزەنشتیان مەکەن و وا فەرزکەن هیچ لە بەینتانا ڕووی نەداوە. لەگەڵ دراوسێی نزیک و دراوسێی دوورتان چاک بن، لەگەڵ ئەوانە کە لە ئیش و کار و سەفەر و مەدرەسە و غەیرەیا لەگەڵتانن چاک بن، یارمەتی موسافر و لە ماڵ و کەس و کار بڕاو بدەن، لەگەڵ ئەو عەبد و جاریانە کە موڵکتانن مامەڵە و هەڵسوکەوتتان چاک بێت، خودا ئەو کەسەی خۆش ناوێ کە فیز بەسەر خەڵکدا بکات و خۆی لەوان بە گەورەتر بزانێ. خودا ئەوانەی خۆش ناوێ کە خۆیان ڕژد و پیسکەن و تەنها بەوەیشەوە ڕاناوەستن بەڵکو ئەمر بە خەڵکیش ئەکەن کە ڕژد و دەست نوقاو بن هەروەها ئەو دارایی و دەسەڵاتە و ئەو زانایی و بەهرەیە کە خودا پێی داون ئەیشارنەوە واتە ئینکاری نیعمەتەکەی خودا ئەکەن بەوەی کە خەڵکی لێ بێ بەش ئەکەن ئەوەیش ئینکاری نیعمەتی خودا بکا کافرە و ئێمە سزایەکی سەختی سەرشۆڕکەرمان بۆ کافران ئامادە کردووە. خودا، ئەوانەی خۆش ناوێت کە ماڵی خۆیان بۆ خودا سەرف ناکەن، بەڵکو بۆ ڕیا و ڕووپامایی سەرفیەکەن، ئەمانە بێجگە گوناهی ڕیاکە موسریفیشن و بوونەتە برای شەیتان و باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی نییە، ئەگینا کارێکیان ئەکرد کە هۆی ڕەزامەندی خودا بێ و بۆ ڕۆژی دوایی بەکاریان بێ، ئەمانە شەیتان هاوڕێ و ڕابەریانە، هەر کەسیش شەیتان هاوڕێ و ڕابەری بێ ئەوە بەدترین ڕەگەز هاوڕێیەتی و بۆ ناخی دۆزەخی ڕائەکێشێ. وَإِن تَکُ حَسَنَةً یُضَاعِفْهَا وَیُؤْتِ مِن لَّدُنْهُ أَجْرًا عَظِیمًا خودا لە پاداشتی کردەوەی چاکدا بە ئەندازەی تۆزقاڵێ کەم ناکاتەوە و بە ئەندازەی تۆزقاڵێ لە تۆڵەی کردەوەی خراپ زیاد ناکا خۆ ئەگەر تۆزقاڵەکە چاکە بوو ئەوا خودا پاداشتەکەی چەند قات ئەکاتەوە و لە کەرەم و لوتفی خۆی پاداشتی گەورە ئەبەخشێ عەبدوڵڵای کوڕی مەسعود ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا صلی اللە علیە وسلم فەرمووی پێم، قورئانم بۆ بخوێنە. وتم، قوربان، قورئان بۆ تۆ هاتووە و من بۆتی بخوێنم؟ فەرمووی، حەز دەکەم کەسێکی تر بیخوێنێ و من گوێی لێ بگرم. جا منیش سورەتی نیسائم بۆ خوێند تا گەیشتمە ئەم ئایەتە، فکیف اذا جئنا من کل امە بشهید وجئنا بک علی هؤلاء شهیدا، فەرمووی بەسە بوەستە، کە تەماشای پێغەمبەرم کرد صلی اللە علیە وسلم فرمێسک بە چاوەکانیدا دەهاتە خوارەوە. ئەبێ حاڵی ئەو کافرانە لە جولەکە و لەگاور و غەیری ئەوان چۆن بێ کە لە ڕۆژی قیامەتدا شاهیدێ لەسەر هەر ئوممەتێ بێنین واتە کە پێغەمبەرەکەیان شایەتی لەسەر بێباوەڕی و کردەوەی خراپی کافرەکان بدات و تۆیش بێنین بۆ شاهیدی لەسەر ڕاستی قسەی پێغەمبەرەکانیان. ئەی خاوەن ئیمانەکان! لە کاتی مەستی و بێ هۆشیدا نزیکی نوێژ مەکەونەوە، واتە نوێژ مەکەن، تا هوشیارەبنەوە و ئاگاتان لە قسەی خۆتانەبێ، واتە بە خۆتان ئەزانن کە چی ئەڵێن، هەروەها ئەگەر لەش پیس بوون، پیاو یا ژن، نزیکی نوێژ مەکەونەوە، تا خۆتان ئەشۆن و لەش پیسیتان لائەچێ، مەگەر لە سەفەرا بن. بەڵێ ئەگەر لە سەفەرا بوون یان نەخۆش بوون بە نەخۆشییەکی وەها کە ئەترسان لە بەکارهێنانی ئاو یان دەست نوێژتان شکا یا لەشتان کەوتبێ لە لەشی ئافرەت بە تەنها لەش لێکەوتن یا بە جیماع و ئاوتان دەست نەکەو بۆ دەست نوێژ گرتن یا بۆ خۆشۆردن ئەوا ڕووبکەنە شوێنێکی پاک لە زەویدا و دەستی پیا بدەن و دەست بێنن بە ڕوخسارتانا و بە هەردوو دەستتانا بە نیەتی حەڵاڵ کردنی نوێژ بێگومان خودا خاوەن عەفو و تاوان بەخشە. سەیری ئەو زانا جولەکانە ناکەی کە بەشیکی باشیان لە زانیاری دراوەتێ و تەوراتیان هەیە و باشی ئەزانن کەچی لە باتی ئیمان گومڕاهی ئەکڕن و لە باتی ئەوەی بە گوێی تەورات بکەن و ئیمان بە ئاینی ئیسلام بێنن ئیختیاری کوفر و گومڕاهی ئەکەن و بەوەشەوە ناوەستن بەڵکو ئەیانەوێ ئێوەیش گومڕا بن و لە ڕێی ڕاست لادەن. جولەکەکان هیوایان هەن تەورات لە مەعنای خۆی لا ئەدەن و مەعنای بەتاڵ و ناڕەوای بۆ دائەنێن بە زوبان ئەڵێن سەمیعنا واتە بیستمان و فەرمانبەردارین کەچی بە دڵ ئەڵێن عەسەینا واتە بە گوێت ناکەین هەروەها پێتەڵێن قسەمان ببیسە یاخوا کەڕ بی و نەیبیسی پێت ئەڵێن ڕاعینا کە بە زاهیر واتە چاودێریمان بکە بەڵام لە ڕاستیدا ئەم کەلیمەیەیان ئەبردەوە بۆ مەعنایەکی تر کە نەفامی بگەیەنێ و جوێن بێ و گاڵتەکردن بێ بە دین لە ڕاستیدا ئەگەر لە باتی ئەم قسانە بیان وتایە ئەی محەممەد ئەمری تۆمان بیست و بە گوێت ئەکەین قسەکەمان ببیسە و بڕوانە بۆمان گەلێ باشتر ئەبوو بۆیان ئەمانە بەهۆی کافریانەوە خوا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی ئەو دوور کەوتوونەتەوە و کەمێکیان نەبێ ئیمان ناهێنن ومن یشرک باللە فقد افتری اثما عظیما بێگومان خودا هەرگیز لەوە نابورێ کە هاوبەشی بۆ بڕیار بدرێ بەڵام لە هەرچی گوناهێ لە خوار ئەم گوناهە گەورەیەوە بێ ئەبورێ بۆ هەر کەس کە خۆی مەیلی لێ بێ ئەو کەسەی هاوبەش بۆ خوا بڕیار بدا ئەوە تاوانێکی گەورەی کردووە و درۆیەکی زلی هەڵبەستووە سەیری ئەو کتابیانە ناکەی کە خۆیان بە چاکەزانن و لاف و گەزافی ئەوە لێ ئەدەن کە گوایا خۆشەویستی خودان؟ هەر خودا تەزکیەی کەسێ ئەکا کە خواستی لە سەر بێ و بە چاکزانین ئەوەیە لەوەوە بێ، خودا تەنانەت بە قەدەر ئەو تاڵە باریکەی لە ناو ناوکی خورمادایە ستەم لە کەس ناکات و هەر کەس بە ئەندازەی تاوانی خۆی سزا ئەدرێ. نەخەیر ئەم کیتابیانە هەر بەخیلی ئەبەن بە موسڵمانەکان بە محمد و هاوڕێکانی یان بە عەرەب هەمویان یا بە بەرەی ئادەمیزاد بە شێوەیەکی گشتی پیان ناخۆشە خودا پێغەمبەریکی بۆ ڕەوانە کردوون و ڕێگای ڕاستی پیشان داون و بەسەر کافرەکاندا زاڵی کردوون و سەری خستوون ئێمە کە ئەم بەهرەیەمان بە محمد داوە شتێکی سەیر و عەجایەب نیە ئەوەتا پێش ئەمیش کتێب و زانیاریمان بەخشی بە ئیبراهیمی باپیری و بە ئالەکەی و فەرمانداری و دەسەڵاتیکی گەورەمان پێدان جولەکەکان هیوایان هەیە ئیمانی هێنا بە پێغەمبەر یا بەو قسەی دەربارەی حەزرەتی ئیبراهیم کردی هیوایشیان هەیە ڕووی لێ وەرچەرخاند و ئیمانی پێ نەهێنا یا لە خزمەکانی ئیبراهیم هیوایان هەبوو ئیمانی بەو کتێب و حیکمەتە هێنا و هیوایشیان هەبوو ئیمانی پێ نەهێنا کەواتە تۆ ئەی پێغەمبەری خودا عاجز مەبە لەوەی کە ئەم جولەکانە ئیمان ناهێنن و هەرگیز ورە بەر مەدە ئاگری بڵێسەداری دۆزەخ بەسە بۆ سزای کافران و بێباوەڕان کە تیا هەڵقرچێن. بێگومان ئەوانەی کافرن و باوەڕیان بە ئایەتەکانی ئێمە نییە لەمەو پاشیان خەینە ئاگر و ئەیان سوتێنین کە ئەو پێستەیان پیشاو کوڵا ئاساری سوتانەکەی لێلا ئەبەین و جارێکی تر هەر ئەو پێستە ناسکە ئەسوتێنینەوە بۆ ئەوەی باشتر سزای سوتانەکە بچێژن یاخۆ ئەو پێستانە بە تەواوی لا دەبەین و پێستێکی تازەیان ئەکەین بە بەردا و هەم دیسان ئەیان سوتێنین بەڕاستی خودا بە دەسەڵاتە و شتێ نییە لە ژێر دەسەڵات و توانایی ئەودا نەبێ خودا ئەمرتان پێ ئەکات ئەمانەت بدەنەوە بە خاوەنەکەی و داگیری نەکەن، هەروەها ئەمرتان پێ ئەکات کە کاتێ داوەریتان کرد لە بەینی خەڵکدا بە داد و حەق حوکم بکەن و لایەنی یەکێکیان مەگرن لەسەر حیسابی لایەکی تر، خودا بە باشترین ئامۆژگاری ئامۆژگاریتان ئەکات، خودا شنەوا و بینایە و ئاگای لێتانە. ئەم ئایەتە پیرۆزە ئەگەرچی حوکمەکەی بە گشتی بۆ هەموو موسڵمانانە، بەڵام خۆی لە ڕۆژی فەتحی مەککەی موکەڕەمەدا نازڵ بوو، عوسمانی کوڕی تەڵحە کە لەو کاتەدا کافر بوو، دەرگای کەعبەی شەریفی کلیل دا و کلیلەکەی لەگەڵ خۆی هەڵگرت و نەی ئەدا بە موسڵمانەکان، تا پێغەمبەر صلی اللە علیه و سلم بچێتە ژوورەوە و ئەیوت ئەگەر بمزانیایە محمد پێغەمبەرە کلیلەکەم ئەدایە، لەوێ حەزرەتی عەلی ڕەزای خوای لێ بێ دەستی عوسمانی کوڕی تەڵحەی بادا و بە زۆر کلیلەکەی لێ سەند و پێغەمبەر صلی اللە علیه و سلم چووە کەعبە و دوو ڕکات نوێژی کرد. ذلک خیر و احسن تأویلا ئەی ئەوانەی ئیمانتان هەیە بەگوێی ئەمرەکانی خودا و پەیامی پێغەممەر بکەن کە لەلای خوداوە بۆی نێرراوە هەروەها بەگوێی ئەوانە بکەن کە کاروباری موسڵمانان ئەبەن بەڕێوە مەبەستی سەرکردەی موسڵمانانە چ لە سەردەمی حەزرەتا و صلی اللە علیه وسلم و چ دوای ئەو کەواتە خولەفای ڕاشدین و قازی و سەرکردەکانی سوپای ئیسلامیش ئەگرێتەوە هەندێ لە ئەهلی تەفسیر وتوویانە مەبەست ئیمامی ئیسلامە، هەندێ وتوویانە مەبەست سەرکردەی سوپای ئیسلامە، هەندێ ئەڵێن مەبەست موجتەهیدەکانن، بەڵام لە ڕاستیدا ئولولئەمر ئەمانە هەموو ئەگرێتەوە، چونکە ئەگەر بە گوێی ئەمانە نەکرێ ئەبێتە هۆی سەرلێتێکچوون و ئاشووبە، بەڵام بە مەرجێ ئەو فەرماندارانە لە موسڵمانان بن. جا ئەگەر خیلاف و ناکۆکیەک کەوتە بەینتانەوە ئەوە ئەگەر باوەڕتان بە خودا و ڕۆژی دوایی هەیە پێویستە بیگەڕێننەوە بۆ لای فەرموودەی خودا و پێغەمبەر و حەواڵەی ئەوانی بکەن تا ئەوان ناکۆکی و خیلافەکانتان چار بکەن و لەبەر ڕووناکی ئەمری ئەواندا بیبڕنەوە چارکردنی خیلافەکانتان بەم جۆرە چاکتر و جوانترە لەوەی کە نەیگێڕنەوە بۆ لای فەرمانی خودا و پێغەمبەری خودا سەیری ئەو مونافیقانە ناکەی کە پێتەڵێن باوەڕمان بەوە هەیە کە بۆ تۆ نێرراوە و بەوەی بۆ پێغەمبەرانی پێش تۆ ڕەوانە کراوە کەچی لەباتی ئەوەی بێنە لای تۆ و ئاینی پیرۆزی ئیسلام بۆ بڕینەوەی کار و گیر و گرفتیان ئەیانەوێ بڕۆنە لای ئەوەی کە بەتاڵە و ناتوانێ بە حەقیانەت حوکم بکات لەگەڵ ئەوەشدا کە ئەمریان پێکراوە باوەڕ نەکەن بەو بەتاڵە و بەو حوکمدەرە ناحەقە. شەیتان ئەیەوێ بە تەواوی گومڕایان بکات و لە ڕێگای ئایین لایان بدات تا ماڵوێرانی ڕۆژی دواییان بکات. ئەم ئایەتە دەرحەقی یەکێک لە مونافیقەکان نازڵ بووە کە لەگەڵ جوولەکەیەک بوو بە هەرایان. جوولەکە کە ئەیویست بچن بۆ لای پێغەمبەر صلی اللە علیه و سلم بۆ موحاکەمە ئەویش ئەیویست بچن بۆ لای کەعبی کوڕی ئەشرەف کە ئەویش لە مونافیقەکان بوو. حاڵیان چۆنە کە بە هۆی نەهاتنە لای حوکمی خودا و پێغەمبەرەوە تووشی بەڵایەک ببن کە ئەنجامی کردەوەی خۆیانە لە پاشاندا دێن بۆ لات عوزرت بۆ ئەهێننەوە و داوای لێبووردنت لێ ئەکەن و ئەڵێن ئێمە کە موحاکەمەکانمان ئەبرد بەم لاولادا مەبەستمان چاکەکردن و رێخستن و ئاشتی بوو ئەو مونافیقانە خودا ئاگەداری نیاز و کرداریانە و ئەزانێ چی لە دڵیانایە پاکانە کردن و عوزر هێنانەوە دادیان نادات گوێان مەدەرێ و بیر لەوە مەکەرەوە کە تۆڵەیان لێ بسێنی و معاقەبەیان بکەی ئامۆژگاریان بکە و بە نەرمی تێیان بگەیەنە کە ئیمان چۆنە بێ بە تەنهایی کە کەس بە دیارەوە نەبێ ئامۆژگاریەکی وەهایان بکە کاریان تێ بکات و بێگومان ئەگەر دوو بە دوو ئامۆژگاری یەکێ بکرێ زیاتر کاری تێ کات پەشیمان ببونایەوە و عوزریان بۆ بهێنایتایەتەوە و داوا و نیزای لێخۆشبوونیان لە خودا بکردایە و پێغەمبەریش تکای لێخۆشبوونی لە خودای گەورە بۆ بکردنایە بۆیان دەرەکەوت کە خودای پاک و بێگەرد زۆر لە پەشیمانی ڕاستەقینە ئەبورێ و زۆر بە بەزەیی و میهرەبانە. بێگومان ئیمان بەو جۆرە نابێت کە ئەوان گومان ئەبەن، قەسەم بەو خودایەی دروستی کردوویت ئەمانە نابنە ئیمانداری ڕاستەقینە تا وایان لێ دێ کە بە ڕەزای دڵ و باوەڕەوە تۆ ئەکەنە حەکەم لەو ناکۆکیانەدا کە لە ناویانا ڕووەدەن و هیچ گرێ لە دڵیانا نەبێ لەو حوکمە تۆ ئەیدەیت و بە تەواوی ملکەچتەبن و بە گوێتەکەن. هەروەها هاوڕی ئەوانەیە کە لە ڕێگای ئاینی ئیسلامی پیرۆز و لە پێناوی ڕەزای خودادا گیانیان بەختەکەن و شەهیدەبن و لەگەڵ ئەوانە ئەبن کە عومریان لە ئیتاعەتی خودا و ماڵیان لە ڕێگای ڕەزامەندی ئەوا سەرف کردووە ئەمانەش باشترین و جوانترین هاوڕێن و ئەوەی لەگەڵیان بێ سەرفرازە. خوای گەورە باسی ئۆردوەکەی حەزرەت ئەکا صلی اللە علیە وسلم کە هەم موسڵمان و هەم منافیقیشی تێدابوو جا ئەفەرمێ هیواتان تێدایە خۆی دوائەخات و لەگەڵتان تێهەڵناچێ جا ئەگەر ئێوە زیانێکتان لێکەوت ئەوا دەست ئەهێنێ بەسەر دڵیدا و ئەڵێ خودا ڕەحمی پێکردم و نیعمەتی دامێ کە لەگەڵ شەڕکەرەکان نەبووم و تووشی ئەو زیانە نەهاتم کە سستی ئەکەن و خۆیان لە مەعرەکە دوا ئەخەن و لە پێناوی ڕەزامەندی خودادا ناجەنگن، با ئەوانە کە ژیانی بێ بەقای دونیایان بە ژیانی نەبڕاوەی قیامەت فرۆشتووە لە پێناوی جێگیرکردنی ئایین و ڕەزامەندی خودادا بجەنگن، بێگومان ئەوەی لە ڕێگای خودادا شەڕ بکات بکوژرێ یان سەربکەوێ لە ڕۆژی پاداشتدا پاداشتێکی گەورەی ئەدەینەوە. بێگومان ئەوانەی ئیمانیان هەیە لە ڕێگەی خودادا ئەجەنگن و ئەوانەی کافرن لە ڕێگای شەیتان و لە پێناوی شتی بەتاڵ و هیچ و پوچا ئەجەنگن دەی ئێوە ئەی خاوەن ئیمانەکان دژی دۆستەکانی شەیتان بجەنگن فروفێڵی شەیتان بێ هێزە و بەرگەی جیهادی ئێوە ناگرێ سەیری ئەوانە ناکەی کە حەزیان لە جەنگە کرد و پێیان وترا جارێ واز لە جەنگ بێنن و دەستی مەدەنێ و خەریکی نوێژ بن و زەکاتی ماڵتان دەرکەن بەڵام کە جیهادیان لەسەر فەرز کرا کۆمەڵێکیان لە کافرەکان ئەترسان وەک چۆن لە خودا ئەترسن یان زیاتر و ئەیان وت خودایە بۆچی تۆ جیهادت لەسەرمان فەرز کرد؟ خۆزگا ئێمەت مۆڵەت بدایە تا وادەیەکی نزیک، جا تۆ پێیان بڵێ ڕابواردنی دونیا شتێکی زۆر کەم و بێ بەقایە، بەڵام بۆ ئەو کەسەی لە خودا بترسێ ڕۆژی قیامەت و خۆشی و پاداشتەکەی زۆر چاکترە، بێگومان خودا عادڵ و بەڕەحمە و ئێوە بە قەدەر پەردەی ناودەن کە خورمایەک ستەمتان لێناکرێت. بەڵام ئەگەر ناخۆشی و بەڵایەک تووشیان ببێ ئەڵێن ئەمە لە نەگبەتی تۆوەیە، ئەی محەممەد پێیان بڵێ، خۆشی و نیعمەت و نەگبەتی هەمووی هەر خودا دروستیەکات و سەرچاوەی دروستکردنی هەر ئەوە. ئەم کۆمەڵە چییان لێ قەوماوە کە تۆ قورئانیان بۆ ئەخوێنیتەوە و ئامۆژگاریان ئەکەی تێی ناگەن. وکفی باللە شهیدا. ئەی بنیادەم هەر چاکە و نیعمەتێکت پێ بگا لە خوداوەیە و هی لوتف و مەرحەمەتی ئەوە، تۆ هەرچی تاعەتە بیکەیت بەرامبەر بە نیعمەتی بوونەکەت نییە و لێی نامێنێتەوە بۆ پاداش، هەر بەڵا و نەگبەتی و مایە سزایەکیشت تووش بێ لە نەفس و ئارەزووی خۆتەوەیە ئەو ڕاتەکێشێ بۆ ئەو ئەنجامە، بەڵام نیعمەت و موسیبەت وەک شتێکی دروستکراو کردەی خودان. کە دێنە لات و ئەمرێکیان پێکەیت ئەڵێن حازرین و لە قسەت دەرناچین کەچی کە لەلای تۆ دەرچوون غەیری ئەوە ئەڵێن کە بە تۆیان وتووە خودا ئاگای لەوەیە کە ئەیڵێن و بڕیاریان داوە و لێی ناشاررێتەوە کەواتە گوێیان مەدەرێ و موبالاتیان پێ مەکە تۆ ئەوەی لەسەرتە کردووتە پشت بە خودای گەورە ببەستە خودا باشترین کەسێکە لە زیانی ئەوانە بتپارێزێ. بۆ لەم قورئانە ورد نابنەوە بۆ باش بیری لێ ناکەنەوە تا بۆیان دەرکەوێ کەلامی خودایە و لە غەیبەوە هاتووە ئەگەر قسەی خودا نەبوایە و هی یەکێکی تر بوایە جیاوازی و ناکۆکیەکی زۆریان تێدا ئەبینیەوە هەندێکی فەسیح و هەندێکی نا فەسیح و هەندێکی بەلیغ و هەندێکی نا بەلیغ و هەندێکی لەگەڵ عەقڵ گونجاو و هەندێکی نەگونجاو دەبوو هەندێ لە موسڵمانەکان ئەگەر جاروبار دەنگوباسیکی وەهایان ببیستایە ئاسایش و هێمنی موسڵمانانی تێدابوایە یان ترس و دوودڵی و نائارامی بخستایەتە ناویانەوە بڵاویان ئەکردەوە بەناو خەڵکا ئەگەر چی ببوایەتە هۆی پەرێشانی موسڵمانان ئەم جۆرە کەسانە وا باش بوو ئەو دەنگ و باسە یەکسەر بەرنە لای پێغەمبەر صلی اللە علیه وسلم و لای کاربەدەستان و تێگەیشتوانیان جا ئەوان لە شتەکەیان ئەکۆڵیەوە و ئەیانزانی چۆن باسەکرێ و لە ئەنجامدا ئەوانیش تێگەیشتن ئەگەر گەورەیی و میهرەبانی خوداش نەبوایە لەگەڵتان کەمێکتان نەبێ دوای شەیتان ئەکەوتن و گومڕا ئەبوون.